هەژاری موکریانی بەردەوام ئەبێ لەسەر گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی لەوەی کاتێک کە لە ئێرانەوە دەویست بێتە عراق و بە دوای گوندی ئەنجێنەدا دەگەڕا لەو کاتەدا کە لە چۆمێک دەپەڕێتەوە چۆمەکە هەمووی بەستویەتی و پاشنوێژی شێوانیەک بە بزنەگەلەوە ڕوومانکردە گوندێک بێورە یان بێوران یان پێدەگوت حەشر و حەلەلا بوو دیار بوو شێواوە ژنێ گوتی زوو بڕۆن لێرە مەمێنن هاواری سەر و ماڵە تازە بۆ کوێ بچین بزنمان کردنە حەسارێک و چوینە مزگەوت مزگەوت لە خەڵکی گوند جمەی دەهات مەلایەکیش بە ناوی مەلا عزیز بەدەنگی بەرز دەیگو من ماڵی خۆم ڕاگوێستووە جار جار تڕ و تۆپ بەکەر دێ دەمزانی ئەگەر ئەوان بە قسەی مەلا بکەن ئێمە سەرمان بێکڵاو دەمێنێ قسەم لە دەمی مەلا قۆستەوە وتم برا بۆ شکایەتی پۆلیس ناکەن وتیان شکاتمان کردووە ناوێرن بە شەو بێنە هاوارمان پێم وتن بۆ خۆتان چەکتان هەیە کەوتنە بژاردن بەڵێ سیازدە تفەنگ و 400 فیشەکمان هەیە منیش وتم برام کەس نەڕوا بچن دوو ئاگر لە دەوری دێ بکەنەوە و خۆتان لەبەری دانیشن دەستە دەستە کێشک لە دێ بگرن و تا سەرماتان بوو وەرنە بەر ئاگری مزگەوت و دەستە بگۆڕن هەتا هێرش بەر نەیەنە بەر سێرەی تفەنگ تەقەیان لێ مەکەن ئەمشەو بەو چوار سەد فیشەکە ئەتوانن خۆ بپارێزن ئەگەر تەنگانەشتان بۆ هات ئەوا من حازرم سەد پشدەریتان بۆ بکوژم بوو بە هەرە. وتیان، مەلا عەزیزی خوێڕی، تۆ کێ و دەچی بچۆ، ئەو کوڕە جحێڵە گەورەمان بێ و بە قسەی ئەو دەکەین. سەرت نەیەشێنم، تەواوی شەو لە ناو لێفەی زۆری مزگەوتا خەوتین و کەس نەهات بۆ پشدەری کوشتن بانگم کا، بەیانی کابرایەک بردینیە ماڵە خۆی، ژنان شانیان ماچ دەکردم، کە ئەگەر تۆی وا ئازا و ڕەشید نەبای ماڵوێران دەبووین، بۆ یەکەم جار پڵاو ساوارێکمان خوارد کە تا ئێستاش لە بن ددانم دایە، هاوار چی؟ لەشکری شێخ لەتیف گەینە گوند و بەجێمان هێشت و بۆ ئێوارە گەینە کەناروێ کە ماڵی هەردووک هاواڵەکەم لەوێ بوون شەو لە ماڵی هاواڵێکی چۆدارم میوان بووم خەسوویەکی پیری زۆر ناحەزی هەبوو لیپرسیم کاکە مەلا ڕاستە دەڵێن کەسێک دڵی جیرانان بێشێنێ لە قەبرا دەبێتە مەمون وتم نادایە خدا دوو جار کەس ناکاتە مەمون ژنی کابرا جحێڵ و جوان بوو نازانم لە خۆشی هاتنەوەی مردەکەی بوو یان کەیفی بە من دەهات تەواو دڕ دۆنگی کردم هەرچەند جێگەش هەبوو لێفەم برد و چوومە مزگەوت کە لە بەڵا بەدوور بم سبەی ئەو ڕۆژە بە تەنیا ملی ڕێمداگرت لە ڕێگا تووشم بوو بە تووشی دوو پۆلیسی کوردی عراقیەوە دەمویست خۆم وەک خەڵکی وڵات نیشاندەم وتم مانگوو نەبن لیان پرسیم شوێندەری وتم خەڵکی کەناروێم پۆلیسێکیان پێکەنیم گوتی دیارە خەڵکی ئێرانی بڕۆ کارمان پێت نییە بەڵام مەڵێ مانگوو نەبن سەیری دەڵێی گەیشتمە قاوەخانەی ئەزمە شەش چام لەسەرێک خواردەوە کابراایەکی قوڵەخڕەی میوان لی پرسییم چکارەی قاوەچی شانی گرت و فڕێدایە دەرێک وتی حەقت چییە لە مشتری من دەپرسی پوڵی ئێرانیم بۆ دەرێنە پێنج قرانیەکی هەڵگرت لە گۆیژە سەرکەوتم تووشی کاروانێک بووم دەچوونە سلەیمانی لە نێو قساندا تاریفی ئەسپەڕەشی شێخ لەتیف بوو کە زۆریان مبالەغەت تێدا دەکرد پیاوی سادە و دەشتەکی دەسەڵاتداران زۆر لەوە زیاتر دەبینن کە هەن تەنانەت باز گەیشتە ئەوە کە تاژیەکانی شێخ لەتیف نیوەڕۆژ و شێوان هەر پڵاو و گۆشتە تەنانەت باز گەیشتە ئەوە کە تاژیەکانی شێخ لەتیف نیوەڕۆژ و شیویان هەر پڵاو و گۆشتە هێندێک دەیانگوت بریا تاژی شێخ بووینایە، ئێوارە درەنگ گەیمە ناو شار، لە دڵدا بڕیارم دابوو بچمە حوجرەی مزگەوتی گەورە و ببمەوە فەقێ، بەڵام دەمزانی لەوێ ئیستراحەت ناکەم، زۆر ماندوو بووم، نۆ ڕۆژ بوو بەو هەموو دەردەوە بەڕێوە بووم و لە حەپسیشەوە هەڵاتبووم، با ئەمشەو بچمە موسافرخانە، لە کابرایەکم پرسی موسافرخانە لە کوێیە؟ بانگی کردمە لاوە گوتی بڵێ هوتێل، موسافرخانە قاچاغە، بردمی و لە دوور هوتێلێکی نیشاندام. شەو دەتمەنیەکی ئێرانیم دا بە خاوەن هۆتێل، چوار پەنجایی دامیە و چوومە قاوەخانە، هەر پەنجایەکانم هەڵگێڕ و وەرگێڕ دەکرد و دەمخوێندنەوە و زۆرم پێ سەیر بوو، نەشم دەزانی بەرامبەر بە چەند پۆڵی ئێرانە، خەیاڵات بردبوومیەوە، هەیاران لە بۆکان بیستمان کە شاری پێنجوێن بە بوومەلەرزە وێران بووە، کابرایەکی شاعیری پێنجوێنی بە ناوی موفتی کە جارێک لە بۆکان لە کاتی نەخۆشیمدا سەری داوم، تۆ بڵێی لێرە نەبێ، دەی سا چۆن بوێرم و لە کێ بپرسم دوو کەس لە نزیک من تەختەیان دەکرد بە نوزەیەکەوە لە یەکیانم پرسی تۆ مفتی توتنچی دەناسی گوتی نا نایناسم ئەوی تر گوتی کوڕە ئەو کابرای لە جادەی تازە دوکانی هەیە بۆ چیتە منیش وتم بۆ هیچ هەر پرسیم دەڵێن خنکا و پەلاماری پوشش دەدا من کە ئاوارەیەکم لەم شارەدا کەس ناناسم ئەمەش هەر باشە دەی دۆزمەوە شەو هاوەڵەکەی هاووەتاغم گوتی سبەی سەعات پێنج دەچمە حەمام تۆ نایەی منیش وتم ئای دەخیلت بم بەجێم مەهێڵە بەیانی هەر تاریکان بوو چوینە حەمام لاوەکە دەیگوت کوڕە ئاغام لە بازیان وتی مەلا وەرە پشتم بشۆ وتم تۆش پشتی من دەشۆی وتی نا چ حەدت هەیە وتم من ڕەعێتی بازیان نیم هەر کەسە کوڕی بابی خۆی بەس کە ئاغا دیار بوو دڵی ئێشابوو بەر لە من لە حەمام دەرچوو بوو تاو هەڵنەهات بوو لە حەمام دەرچووم لەسەر دوکانێکم خوێندەوە گەلاوێش لە چاخانە مامەوە تا دوکان کرانەوە چوومە گەلاوێش پرسییم دوکانی مفتی توتنچی لە کوێە کابرا بە ترسێکەوە دەستی بەدەمیەوە گرت یانی دەنگ مەکە تاو ترسام مشتریەک لێ بوو دەرچوو خاوەن دوکان گوتی وەرە زۆر لە دوورەوە وتی ئەوە جادەی تازەیە و گەڕایەوە پێدا چووم تووشی مفتی بووم کە ناوی چکۆڵەی مەلاکەریم بوو لەسەر دوکانێکی ڕوتەکە دانیشتە بوو هەر سڵاوم کرد بە گەرمی بەخێرهاتنی کردم. دەستی پێ کرد، دەی چۆنی؟ چاکی شکور، ماڵ و منداڵ چۆنن؟ وتم، هەموو لایەک بە کەیفن. وتی، فرۆشتت؟ شکور خێرت کرد، دەی سەر چاوم هاتی. زۆری ڕست. وتم، وا دیارە ئەوە کڵێشەی دوکاندارە بۆ هەموو مشتەرییەکی دەڵێن. دەزانم نامناسی. گوتی، ڕاست دەکەی، دە تۆ کێی؟ وتم، من هەژارم. دەستی کردە گریان و فرمێسکی دابارین. بریا کوێر بام و نەمدیبا شۆڕش تێکچووە. منیش وتم، ئەم گریانەی پێ ناوێ، ئێستا من چ بکەم، چۆن کەس نامناسێ؟ گوتی، من ماڵوێرانی بوومەلەرزەم. وتی، نا، خاترجەم بە، ئەو برادەرە سەد جار تواوەتەوە و ساف کراوە تا تەواو بووەتە کوردێکی تەواو عەیار و بێ عەیب، وای کرد کە ملم دا بەو بڵێ. موفتی شاعیر ڕۆیشت و زوو هاتەوە. زۆری پێ نەچوو کابرایەکی درێژی ڕانک و چۆخە پڕپینەی عەینەکی ئەستوور لە چاوی ڕیش و سمێڵ تاشراوی تەمەن بەناوداچوو پەیدا بوو، نە سەلام و نە کەلام، موفتی لە پێشدا پێی گوتم ناوی میرزا ڕەحمانی بانەیە و بەمان میرزا دەیدوان وتی هەستە با بڕۆین لە ڕێگە لێڕوانیم وتی ڕەنگت زەردە وا دیارە برسیت وتم نەخێر برسی نیم وتی دەی درۆ مەکە زۆرت برسیە بردمێ کەبابخانە تێری کردم پێیوتم شەو لە کوێ بووی چیان لێساندی چوینە هوتێلەکە بەگشت خاوەن هوتێل دەهات کە پێیوت تۆ چۆن دەست بڕێکی چوار پنجای لە باتی دەتمەن دەدەی لە حسابدا دەرکەوت کە بەچکە ئاغا پۆڵی نەدا و لەسەر من حساب کراوە کاتێک لە دەفتەرمان ڕوانی من خەڵکی کەناویە و ئەو بازیانی نووسرا بوو پۆلی ئەویان لە من نەگێڕا و زانیان کڵاویان لەسەر نراوە میرزا بردمێ دوکانی دەلالێک گوتی وەستا ئەم کوڕە هەم دەروێشە هەم سۆفی من پەشیمانم کردوێتەوە چونکە خزمەتی پرچ و ڕێشەکەی بۆ ناکرێ تکایە بۆی بتاشە دەلاک تەماشایەکی سەری کردم گوتی ما میرزا ئەمە کاکۆڵی هەبووە پرچی نەبووە گاڵتەی خۆتم پێ مەکە پاش سەر و ڕیش چاکردن هێنامیەوە ماڵە خۆی حوزێکی هەبووتی ئەم قاچە پیسەت بشۆ با بۆگەنت نەیە سەعاتێک بە دیوارەوە بوو هەموو سەری سەعاتێک بە گرموهۆڕی ڕادەپەڕیم خوایە چ بکەم هەستام بە پشتێندەکەم کلکی سەعاتم بەستەوە بە بزمارێکدا و هەستم لێ بڕی بەیانی میرزە هاتوو دیتی وتی های شەیتان هەر دەنگوت دەبێت دەگەڵ سەعاتەکە چۆنی ڕابێری زۆر زوو بوومە کوڕی ماڵ و شەرمی میوانەتیم نەما کەوتمە لێکۆڵینەوەی مامیرزا پیاوێکی زۆر سەیرم دی بە دڵ و داو هەواڵی لێقەوماوان بوو لە کاسپیدا شەریکە دوکانی یەکێ تر بوو کە خۆی هیچ کاری نایکرد زۆر زانایەکی خاوەن معلومات بوو بە سەدان کتێبی لە هەموو بابەتێکەوە متاڵا کردبوو هەرچی خوێند بوویەوە لەبەری بوو دژی شێخ و دەروێش و مەلای نەزان و مێشک وشک بوو هیچ مەلایەکیش لە کێشەدا دەگەڵی دەرنەدەبرد زۆریان بە کافریان دەزانی و بە بێ ئەوە بزان بابی چییە دەیان گوت میرزا بووەتە بابی خۆی نەزری خزمەت بە داماوانی کورد کردبوو لە کوردایەتیدا سووتا بوو ئێوارەیەک لە کاتی جەماعەت چوومە مزگەوتێک جووتە کەوشێکی تازەی ڕەنگ زەردم دزی. تا قەراغ شاری بەغدا دەگەڵ کاروان بووم و جیابوومەوە. شەو لە حەوشی بارەگای غەوس وەک سەتان ڕووتی بێ جێ خەوتم. وا دیار بوو غەوس دەیزانی من ئاقیدەم پێی نابێ. بۆیە کاربەدەستی غەوس زیاد لە هەمووان منی دەرکرد. وتی تۆ لەوانەیە دز بی. لە کۆڵانێک خەوتم. بەیانی جوولەکەیەک خەبەری کردمەوە. کە ئەگەر شتێک دەکڕم لە خۆی بکڕم سەرگردان دەخولامەوە لە شوێنێکی دەم دەجلە چوومە قاوە خانەیەک چیان بۆ هێنام نەم خواردەوە وتم پارەم نییە هەر لێم گەڕێن دانیشم نیمەڕۆ و شەو هیچم نەخوارد کابرای قاوەچی بەزەی پێم دەهات نانی دامێ وەرم نەگرت شەو هێشتیان لەسەر نیمکەتێ بنوم بەیانی دیسان نانیان دامێ نەم خوارد وتم دامەزرام وردە وردە خۆم خۆشەویست کرد زۆربەی کاری ئاشپەزخانەکەم گرتبوو ئەستۆی خۆم گەیمە پلەیە کە کڕینی کەرەستەی بازاران بە من دەستپارد و دەستیان پێ لە کاری ناو ئاشپەزخانە بەردام و حەسامەوە خوێندەوارەکان کە زانیان لە خوێندەوارم دەرسیان پێدەگوتم کەم کەم وام لێهات کە ببمە یەک لە خوێندکاران و بەڕسمی ناوم بنووسن توانیم لە ئەزموندا سەرکەوم و پلە پلە بەرەو ژوور چووم تا دانیشکەدەکەم تەواو کرد لە دەورانی خوێندنمدا کە عربیم باش دەزانی و لە سارد و سەودای ناو بازار شارەزا بوو بووم بازرگانی کوردی سلەیمانی زۆریان خۆیان کرد بۆ ئاشنام و ماڵم بۆ دەکڕین دەگەڵ ئەوەشا خۆمشتم پێدا دەناردنەوە بۆیان دەفرۆشتم تەواو بووبوومە خاوەن پارە، تەنیا شتێک کە بە لامەوە گران بوو تکای میوانانی سولەیمانی بوو کە دەبوو بیانبەم زیارەتی شێخ و مشایەخی بەغدایان نیشاندەم کە زۆر وەختی دەگرتم. فێڵێکم دۆزییەوە، هەشت نۆ حاجی و ماجیم وە دوو خۆ دەدا، هەر لە دەوری دانیشکەدە تووشی هەر کاولێک دەبووین دەمگوو، الفاتحە، دوعا بکەن، لە جوابی پرسیاراندا دەمگوو، ئێرە ئاشپەزخانەی هارونەڕەشیدە، ئەوە ئاودەستی القادر باللەیە. هەر لە زەمانی عوسمانیەوە تا بڕانەوەی شۆڕشەکانی شێخ مەحموو لە هەر کوێ داوای ئازادی کوردستان کراوە بەشداریم کردووە تەنانەت هاتمە سەقز بۆ یارمەتی حەمەڕەشید خان و کە دیتم بەرهەڵداییە بەجێم هێشت ئەوە ئێستاش کە پیر بووم و دارایم زۆری لە کزی داوە دڵم بەوە خۆشە کە بتوانم